کەناڵی بەزمی حزوور لە یوتوب سەکۆیەک بۆ خوێندنەوە و پێشکەشکردنی پەرتووکە دەنگییەکان. پەرتووکی دەنگی کلتوورێکی بەربڵاوی جیهانییە بۆ هەموو چین و توێژە گرنگەکانی کۆمەڵگا. لە کەناڵی بەزمی حزوورەوە لە یوتوب بە پەرتووکە هەڵبژاردەکانی بواری بیرەوەری و مێژوو ئاشناتانەکەین. ئاشناتانەکەین بە ژیان و کەسایەتی و بیرکردنەوەی سەرکردە و شۆڕشگێڕ و نووسەرانی کورد. لە ئێستادا بیست و پێنج کتێبی بواری بیرەوەری لە کەناڵەکەمان خوێنراونەتەوە. تۆی گوێگر و بەڕێز دەتوانی گوێبیست و سوودمەند بیت لەو پەرتووکانە. لەوانەش بیرەوەرییەکانی نەوشیروان مستەفا، کەریمی حیسامی، حەمەی حەمە سەعید، پشکۆ نەجمەدین، زرار سلێمان، دەرگەڵەیی، ڕەفیق حیلمی، شێرکۆ بێکەس، سەعید ناکام، فواد عارف و چەندانی تر. خوێندنەوە و پێشکەشکردنی سەر لەبەری ئەم پەرتووکانە لەلایەن بەڕێز ڕیاز کاکە لە کەناڵی بەزمی حزوور دەخوێنرێتەوە و پێشکەشەکرێ. ئەڵقەی بیستی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکان، ئامادە و پێشکەشکردنی ڕیاز کاکە، بەرهەمی کەناڵی بەزمی حزوور. بە ناونیشانی شەهیدبوونی هونەرمەندی دەنگخۆش جەمال موفتی، عەلی کەریمی دەنووسێت. ڕۆژی دواتر بیست و هەشت ی مانگی پووشپەڕ، بەرامبەر بە نۆزدە ی حەوتی هەزار و نۆ سەد و هەشتا و یەک، سەری سەعاتی سفر لە پەنا و پەسیوەکانی خۆمان هاتینە دەر و بە کەمتر لە چەند چرکەیەک شار کرایە دۆزەخێکی پڕ لە ئاگر و خوێن بۆ پاسدارانی حکومەتی ئیسلامی بە دەیان کەلاکیان هەر لە ناکاو لێکەوت هەتا ئەوان هاتنەوە خۆ ئێمە کاری خۆمان کردبوو بە داخی گرانەوە جەمال لەبەر هەیەجان و ورەی بەرزی لەسەر سەنگەری خۆی لە لای کۆڵانی سەنگەکخانەکەی مزگەوتی سوور دێتە پێش بۆ سەر جادەکە و بە ڕاکشاوی تەقە دەکات و سەر دێنێتە دەر و گوللەی داگیرکەری گەل و نیشتیمانی تۆقی سەری دەپێکێت و هەر لەوێ شەهید دەبێت وەک ئەوەی هەر لە ئێوارەی ڕۆژی پێشوەوە خۆی بۆ شەهید بوون ئامادە کردبێت. زۆر وا درەنگ کەوتین و هاتنە دەرەوەمان لە شار زۆری پێچوو. دەستەکەی لەگەڵ جەمالدا بوون مەیتەکەیان بۆ دەرناچێت. شەریف، واتە ڕەزا مەعروفی کە ئەو کات بەرپرسی دەستەی نیزامی شار بوو لە دەوروبەریان دەبێت. دەڵێ، بڕۆن من خۆم بەیانی دەربازی دەکەم. شەریف، مەیتی جەمال دەباتەوە مەحموودکان لە گەرەجی ماڵی خۆیان دەیشارێتەوە. بەیانی بە ماتۆڕێکی سێ تایی پڕ لە خشت و دار و بەرد جەمال دێنێتەوە دەر و تەسلیمی پێشمەرگەکانی دەکاتەوە. ئێمە زۆر بە خۆشی ڕۆیشتین و بە خەمی قورسی لە دەستدانی جەمالەوە گەڕاینەوە بەرەو بۆکان هەموو لەگەڵیدا چوین و لە ناو ئاپۆڕەی کۆمەڵانی خەڵک لەسەر دەست بۆ گۆڕستان و بە سرودەکانی خۆی کە لە هەموو شاردا دەنگی دەدایەوە بە خاکمان سپارد شەیدبوونی جەمال خەسارەتێکی گەورە بوو لە هونەر و مۆسیقای کوردی لە فەرهەنگ و فۆلکلۆر لە بنەماڵەکەی و لە ئێمە واتە پێشمەرگەی کۆمەڵە و هەموو بزوتنەوەی کورد جەمال پێشتر وەک دەستەی هونەرمەندان و مامۆستایانی کۆمەڵە لە بۆکان چالاکی دەکرد سەید حەسەن شەمسی بەرپرسی ئۆرگانەکەیان بوو جەمال کە هاتەوە بۆ ناوچەی مەهاباد بە دەرکراوی و بە هۆکاری سەرڕۆیی و خواردنەوەوە لەلایەن سەید حەسەنەوە دەرکرا بوو بە نامەیەکەوە هاتەوە ناوچەی سابڵاخ کە تێیدا نووسرا بوو جەمال شایەنی ئەوە نییە پێشمەرگەی کۆمەڵە بێت ئەم بڕیار و نامە و بێ لوتفیەی بەرپرسانی بۆکان و ڕاپۆرتەکەیان جەمالی وردو خاش کردبوو بۆیە پێی دادەگرت بێت بۆ شەڕ و نیشانی بدات فیداکاری گەل و کۆمەڵەیە هات و بە خوێنی خۆی سەلماندی کە بە حەق گیان فیدا و خزمەتکاری گەل و نیشتیمان و کۆمەڵەیە سەیر و عەجایب ئەوە بوو هەر چەند ڕۆژ دوای ئەم ڕاپۆرتە بە ناحەقە لە ڕۆژی ناشتنی لە بۆکان لە میتینگی جەماوەریدا هەر ئەم کاک سەید حەسەن و بەرپرسانی دیکەی بۆکان بە دەنگ و هاوار و لاواندنەوەوە پڕ بە بڵندگۆکان لە تاریف و پێداهەڵگوتنی جەمال هیچ نەمان نەیڵێن و وەک شەهیدێکی گەورە یاد و ڕێزیان بەرز دەنرخاند وەک پاڵەوان و پێشمەرگەی ئازا و بەجەرگ ناوزەدیان دەکرد و لە ناو جەماوەری زۆری خەڵک خۆیان پێوە هەڵدەکێشا ئێمە چەند لە پێشمەرگەکانی سابڵاغ کە هاتبووین بۆ بە خاکسپاردنی جەمال کە ئەم قسانەمان بە تایبەت لە زاری سید حەسەن شەمسی گوێلێ بوو خەریک بوو هاوار بکەین ئەدی بۆ هەر چەند ڕۆژ پێش وا خراپتان لەسەر نووسی و دەرتان کرد بەڵام کۆمەڵانی خەڵک لە بەڕێکردنی شەید جەمال ئەوەندە زۆر و بە ئەحساسەوە بەشدار بوون کاتی ئەم قسانە نەبوو دەبێ بڵێم زڵمی گەورەمان لە هونەرمەندێکی زۆر بە قابل و دەنگ خۆش کرد هەمیشە لە کەمیندا کەمال وەلیانی کرا بە بەرپرسی ڕاهێنانی پێشمەرگە و گوتنەوەی وانەی چەک و تەقەمەنی بۆ پێشمەرگەی تازە یونس کرا بە مەسئولی مەفرەزە و منیش کرامە بەرپرسی مەقەڕی زگدڕاو و پێشمەرگەکانی زگدڕاو کەوتبووە نزیک جادەی سابڵاخ میاندواو و شەو و ڕۆژ دەبوو لە حەرەسیات و کەمین دابین ئەمە دەروازەی گەیشتن بە گوندەکانی مەحاڵ بوو سەرڕێی هاتوچۆی پێشمەرگە و خەڵک بوو بە گرتنی زگدڕاو ئیتر گرتنی بەرزایی سەنگسار و دەرمان و حاجیاڵی کەند زۆر بۆیان ئاسان دەبوو. شاخێکی بەرز بە پشت دەیزک دڕاوەوە هەیە. مەڕغەوڵی پێ دەڵێن. هەموو شەوێک تا ڕۆژی دوایی و خۆر لە پشتی دەداین، دەبوو لە ناو ڕەوەزە بەردەکانی سەر شاخی مەڕگەوڵ ڕوو بە جادەی ئاسفاڵتی سابڵاخ لە کەمیندا بین. دوای شەهیدبوونی جەمال زۆربەی کات لە زگدڕاو بووم. شەو و ڕۆژ ئەم ڕێگەیەمان دەپاراست بۆ ئەوەی دوژمن زەفەرمان پێنەبات چەند جارێک بەری بەیانیان ئەرتەش و پاسدار حەولیاندا بێن و زگدڕاو بگرن نەمان دەهێشت و هەر جارە تێک دەشکان و دەچوونەوە دواوە جارێکیان بەیانی زوو حرەسەکانی سەر مەرغەوڵ ئاگاداریان کردین ستون هات بەرەو جادەی زگدڕاو بە پەلە خۆمان ئامادە کرد و هەر کەسە و بۆ لایەک دابشکرا یونزنانەوە ئاڕبیجی پێبوو کوڕێکی ناسک و مێرمنداڵ جەبار خەدەمەی پێ بوو، واتە کۆڵەپشتی گوللەکانی بۆ هەڵدەگرت. گوتم، یونس، جەبار بەرە و بڕۆ پێشی پێشێ. یەکەم شت بە ئاڕبیجی لێیان دەین، ورەیان دەڕووخێنین. مەسئوولی سیاسیی دەستە لەوێ وەستا بوو. گوتم، فڵانی، مادەم کڵاشینکۆفت پێیە، تۆیش بڕۆ لەگەڵیاندا و بیانپارێزە. گوتی، من مەسئوولی سیاسییم و ناچمە پێش. گوتم، جا کاکە، خۆ مەسئوول دەبێت لە هەمووان لە پێشتر بێت. نەیسەلماند. کات نەمابوو دەبوو هەموو بچینە سەر شوێنی خۆمان و ئامادەبین بۆ لێدانی ستون هەرچی بەسەر زارم داهات لە جنێوی سوک حەواڵەم کرد و گوتم گەر وایە چەکەکەت دانێ و بڕۆرەوە بۆ لای ئەوانەی تۆیان کردووەتە مەسئولی سیاسی هەر دەتگوت لەسەر ئەم قسەیە وەستا بوو یەک و دووی لێ نەکرد ڕوو لە حاجیاڵی کەند و پشت لە ئێمە دوور کەوتەوە و ڕۆیشت و ئێمە و شەڕەکەی جێهێشت دەستیان لە یەخەم کردەوە ستون هات و شکاو هەموویش سەلامەت دەرچوین دوای شەڕ و ئێوارە ماتۆڕ و نامەی کۆمیتەی ناوچە پەیدا بوو بە پێی نامە دەبوو نەوەستم و بچم بۆ ناوچە گەیشتم و کاکی مەسئول لەگەڵ بەرپرسانی ناوچەدا چاوەڕێ بوون خەبەری شەڕەکە و پاشەکشەی هێزەکانی دەوڵەت گەیشتبوو، گوتیان بۆ جنێوت پێداوە، وەک خۆی بۆمباس کردن، گوتم ئەم پیاوە کوڕی شەڕ نیە و باش نیە لە ناو مەفرەزەدا بێت، باشترە هەر چەک بکرێت، ئیتر ڕەخنەیان لە جنێوەکانی من گرت و کە زانیان شەڕی باش کراوە، بەم چەند ڕەخنەیە دەستیان لە یەخەم کردەوە و گەڕامەوە بۆ لای پێشمەرگەکان هەموویان زۆر خۆشحاڵ بوون کاکی مەسئول سیاسی دەستەم بەم دەردە برد و خەڵکی ناودێ هەموو پێشوازی گەرمیان لە سەرکەوتنی شەڕەکە لێکردین کە لە نزیکەوە بەرگری پێشمەرگەیان لە بەیانیەوە بە چاوی خۆیان دیبوو ئەم برادرە دوای کۆنگرە و ڕەتدانەوەی پۆپۆلیزم و زاڵبوونی دیدگای دوو بەسەر کۆمەڵەدا بێورەی و لە شەڕترسانی خۆی بەمە دەشاردەوە کە ئەو زۆرتر سیاسییە و دژی دیدگا و تێڕوانینی نیزامییە و بۆ شاردنەوەی کەموکوڕییەکانی لەگەڵ چەندی دیکە لە ناوچە کە ئەوانیش خۆیان لە کۆمیتەی ڕۆستایی شاردبووەوە تخونی شەڕ نەدەکەوتن دژایەتی خەڵکی نیزامی و شەڕکەریان بە بیانوی سەرکەوتنی دیدگای دوو دەکرد و زۆربەی ئێمەیان پێ پۆپۆلیست و دواکەوتوو بوو بەهۆی نزیکی مەقەڕمان لە شار لەو ماوەیەدا چەند جار دایکم و کاکم بۆ سەردانم هاتن هەموو جار بەهاتنی کەسوکاری پێشمەرگە دەبوژاینەوە لە خواردن و شیرینی و جلوبەرگ هەباز لە بۆکان بۆ دابینکردنی خۆراک و پێداویستی ناوچەی مەهاباد کاری دەکرد پێیان دەگوت بەشی تەداروکات هێشتا دوکان و بازار و بەتایبەت وەزع و حاڵی ماڵی ئێمە وەک خۆی لێ نەهاتبووەوە دوکانی کاکم کاری نەدەکرد و بابم زۆرتر لە ماڵەوە دەبوو خانوەکەمان هەر بە ڕووخاوی جێیان هێشتبوو کرێ خانویشیان دەدا دایکم زۆر بە پەرۆش بوو بۆ خانوەکەی خۆمان و هیچ ڕازی نەبوو کرێگرتە بێت بەس عیلاجیان نەبوو دەبوو بسازێن، لەسەر ئەو حاڵەی خۆیان منیان لەبیر نەدەکرد و هەموو جارێک بە پارە و جل و پێڵاو و پێداویستییەکانمەوە دەهاتن بۆ لام و تەنیا دوعایان دەکرد و دەیانگوت هەر تۆ و پێشمەرگەکان سەلامەت بن هەموو شت باش دەبێت. مەقەڕی کچەکانیان لە قزڵجە کۆ کردبووەوە و هەر کامەیان بۆ شوێنێک ناردبوو. نەرمین گەڕابووەوە ناو شار و زۆرتر لای دایک و بابم دەبوو، کاری ڕێکخستنەکانی ناو شاری دەکرد. قڕەقڕمان لێ پەیدا بوو. لە ئاخر و ئۆخری مانگی خەرماناندا مەفرەزەکەی یونس و منیان بان کرد و ڕەوانەی بۆکان کراین. دەنگۆی گرتنەوەی بۆکان هەبوو. کۆمەڵە هێزێکی زۆری لە زۆربەی ناوچەکانەوە لە بۆکان کۆ کردبووەوە بۆ بەرگری لە بۆکان و ئەگەری شەڕ لەگەڵ حکومەتدا لە ئانوساتدا بوو. هەردوو مەفرەزە لە حاجیاڵی کەند کۆبووینەوە و پۆشتە و تەیار کراین بە چەکی سووک و قورسی وەک ئاڕبیجی و دۆشکە و ڕەشاش. کوڕێکی مێرمنداڵی زۆر جوان خەڵکی ئیندرقاش واتە سەعدوون تازە هاتبوو بۆ پێشمەرگایەتی و تەنیا دەورەیەکی چەند ڕۆژی دیبوو. سەید ڕەحمانەدرێژ بەرپرسی نیزامی بوو، لە حەوشەی مەقەڕی حاجی ئاڵیکەند ئامادەکاری بۆ بەڕێکردنی ئەو دوو مەفرەزەیە دەکرد. گوتی، با سەعدوونیش لەگەڵ تۆدا بێت. گوتم، کاکە، ئەوە جارێ زۆر منداڵە و بۆ شەڕ زۆر زووە و هیچ ئەزموونی نییە، بینێرن بۆ ئۆرگانەکانی دی با تۆزێک کامڵ بێت. قڕەقڕمان لێ پەیدا بوو. من نەمدەویست ئەم منداڵە لەناو دەستەکەمدا بێت و زۆرم پێ گوناح بوو. گوتی، نەخێر، لەسەری مەڕۆ بیبەن و تەواو هەر دەبوو من تەسلیمی بم چونکە ئەو مەسئول بوو هەموو گەیشتینە بۆکان و بەرپرسان ئەرک و شوێنەکانیان بۆ دیاری کردین زیاتر لە دوو هەفتە ئێمە لە ناڵەشکێنە و جادەی سەقز و میاندوا و میراوە سەنگەرمان لێدا و تەلیسی پڕ لە لم و زیخمان لەسەر یەک دانان بە گەرمای مانگی ڕەزبەر بە ڕۆژ کرێکاری و پاچ و پێمەڕە بە شەویش لەبەر بای پایز حەرەسیات بوو بە کار و پیشەمان هەموو ڕۆژەکان چاوەڕێ بووین حکومت و پاسدار هێرش بکەن و بێن بەرەو بۆکان هیچ نەمان دەزانی لە کام قۆڵەوە نیازیان هەیە بەرەو بۆکان بێن بۆیە دەبوو هۆشمان بێت بە جادەی میان دوا و سەقزیشەوە پێشمەرگەی خەڵک بە کەمزان من یەک لەم پێشمەرگانە بووم لە زۆربەی ناوچەکان و شارەکانی کوردستان و مەقەڕەکانی کۆمەڵە مابوومەوە و پێشمەرگایەتیم لەگەڵدا کردبوون سنە، سەقز، بانە، مەریوان، بەڵام لە هیچیان وەک مەسعول و پێشمەرگەکانی بۆکان، ڕۆحزل، خۆویست، مەغرور، لووت بەرز و خەڵک بەکەمزانم نەدیبوو. زۆربەی بەرپرسەکان هەستان و دانیشتنیان لەگەڵ ئێمەدا بە چەشنی ئاغا و ڕەعیەتی بوو. زۆربەی هەرە زۆریان وەک یەک قسە دەکەن و دەست ڕادەوەشێنن و لەگەڵ بەرامبەردا ئامرانە دەدوێن. تەنانەت خەڵکی شارو سادەکەیش پەیڕەوی و لاساکەرەوەی فەرهەنگی عەشیرەتی و ئاغاوەتی دەکەن. نازانم ئێستا دوای چل ساڵ پێکهاتەی کۆمەڵایەتی بۆکان چی بەسەر هاتووە و چەند گۆڕاوە و دەڵێن زۆر گەورە بووەتەوە و خەڵکی تری زۆر لێ زیاد بووە بەڵام ئەوکات زۆربەی دانیشتوان و خەڵکەکەی پێشینە و نەریتی دەرەبەگی و ئاغاوەتی و دیوەخانیان هەبوو یان بەسەریاندا زاڵ بوو. زۆربەی بەرپرسانی ناوچەی بۆکانی کۆمەڵە لە منداڵ و نەوەی ئاغاوەتی، موهتەدی، ئیلخانی زادە، عەلیار، حسامی، تیکانتەپە، بابامیری، سیادەت، ڕەزایی و دەوڵەمەندەکانی بۆکان بوون. بە ڕواڵەت هەر هەموویان مارکسی و کۆمۆنیستی تۆخ و لایەنگرانی فەقیر و هەژاران بوون. لێ بە فەرهەنگ و هەستان و دانیشتنی ڕۆژانە و قسەکردن و کرداریان زۆرتر فیگۆر و ژێستی ڕەئیس و حاکمانیان پێوە دیار بوو. هەڵبەت نەدەکرا یان نەیاندەویست خۆی لێ قوتار بکەن و بەم داب و نەریتە گەورە بووبوون. لە لای سەرەوە دانیشتن، زۆر قسە کردن، لە سەرەوە ڕادواندن، دەست ڕاوەشاندن، زوو زوو لە بەریەک هەستان، برا گەورەی و بچووکی، دەست بە سنگەوە گرتن، بە پێوە وەستان لای گەورەکانیان بە شیعر هێنانەوە و تەعلیق لێدان وەڵامی بەرامبەردانەوە، قامووسی تایبەت بۆ جنێودان و دەیان وردە داب و نەریتی دی لە تایبەتمەندیەکانی ئاغاوەتی و دەرەبەگایەتی قوڕقوڕۆچکەی بەرپرسانی ناوچەی بۆکانی بە توندی گرتبوو. هەر بۆیە مامەڵە و هەستان و دانیشتنیان بۆ ئێمە منداڵانی سەربزێو و بەدفەڕ و بێ دەعیەی کووچە و کۆڵانی سابڵاغی و شارەکانی تر زۆر خۆش و ئاسان نەبوو. سەنگەری چۆڵ ڕۆژی یازدەی ڕەزبەری ساڵی 1360 تاوی بەرامبەر بە سیدەی 1970 کتۆپڕ لە دوولاوە هەم جادەی سەقز و هەم میاندوا و ستون بەرەو بۆکان هاتن ئێمە و سەدان پێشمەرگا لە سنگەرەکانمان چاوەڕێ بووین ستۆن بگاتە نزیک شار کەچی لە پڕ و بە بڕیارێکی چاوەڕوان نەکراو لە سەرکردایەتی کۆمەڵە و دیموکرات ئەمریان کرد تەقە نەکەین و شار چۆڵ بکەین. زۆربەی پێشمەرگەکانی کۆمەڵە و دەستەکەی من و یونسیش چوین لە دێی شێخلەر نزیک بۆکان لە ماڵان و مزگەوت بڵاو بوینەوە بە پرتەوبۆڵە کە واتان دەزانی ئەو هەموو سەنگەرەتان بۆ پێ لێداین و بەو خۆرەتاوە بۆ هێندە لە سەنگەردا بوین و تا کۆتایی کوڵی دڵی خۆمان ڕشت لە شێخلەر نە ماڵ بەردەکەوت و نە مزگەوت و نە ئاودەست پڕ بوو لە پێشمەرگە و ماڵەکان تا توانیان خزمەتی باشی پێشمەرگەیان کرد پازدار هات پێش ماڵانی شێخلەر باغە ترێی لێیە دوو تەپۆڵکەیش یەک بەرەو میراوا و ئەوەی تر لە پشت ماڵانە لەگەڵ یونس و چەند پێشمەرگەدا لەبەر مزگەوت وەستا بووین زۆربەی پێشمەرگەکان لە ماڵان خەریکی نان و چا خواردن و سەرخەوشکاندن بوون. لەپڕ هاوار بەرز بووەوە و بە دەست ئیشارە بە تەپۆڵکەی سەر جادەکە کرا، پاسدار سەر دەکەوتن و خەریکی سەنگەر و هاوەن دامەزراندن بوون. چەند هاوەن ڕێک لە نێو ماڵان و ڕەزەکان کەوت. تەپ و تۆز و هات و هاوار و هەڵاتن کەس بە کەس نەبوو. بەرپرسانی بۆکانیم نەدەدیت. یونس چەند پێشمەرگەی دەستەکەی خۆی دیتەوە و بەرەو ڕەزەکان و سەر جادە بە نێو دێراوەکاندا ڕوو بە پاسدارەکان ڕۆیشتن. پێشمەرگەکانی دەستەکەی من تەنیا سێ چوارێک دیار بوون. یەکێکیان RPG پێ بوو. سەرکەوتین بۆ سەر گردەکەی قەراغ ماڵان. بەردەڵان و پڕ لە گاشە بەرد بوو. بەرامبەرمان ئەو بەرزاییە بوو پاسدار گرتبووی. خوارەوەمان ڕەز بوو. یونس و چەند پێشمەرگە خۆیان قایم کردبوو، لای چەپمان بەرەو ئاختەتەر دەشتایی و شێوەرد بوو، لە سەرەوەڕا دیتمان زۆربەی پێشمەرگەکان لەم دەشتاییە بڵاوبوونەوە و دەڕۆن بەرەو ئاختەتەر. دۆشکەکەی ناوچەی مهاباد سەعید سەرهەنگی لەسەر بوو، لەناو ئەو دەشتاییە لەسەر سیمرغەکە تەقەی لە کۆپتەر دەکرد. سەعدونم دیت لە ناوەڕاستی کێڵگەکە بەرەو ئاختەتەر دەچوو، لە پشتەوەڕا پێکرا و لەناو شێوەردەکە کەوت. سەعید لەسەر دۆشکەکە فیشەک وە دەموچاوی کەوت و بە زامداری ڕایانگواستن بەرەو ئاختەتەر. لە ناو دێی شێخلەر دوانیوەڕۆی ئەو ڕۆژە کە پاسدار هات، هەر کەسە بۆ خۆی بڕیاری مانەوە یان ڕاکردن بەرەو ئاختەتەری دەدا. کەس چاوەڕوانی نەدەکرد ستوون یەکسەر بەرەو دەرەوەی بۆکان بێت و ڕوو لە شێخلەر بکات. هەموو پێمان وابوو لە پێشدا لە ناو شار خۆی قایم دەکات و زەحمەتە عەینی ڕۆژ بەرەو دەرەوەی شار بێت. هەر بۆیە کە هاتنە سەرمان و لێک بڵاو بووینەوە هەر هەموو بە ئاسوودەیی لەناو شێخلەر پاڵمان لێدابووەوە و خەریکی ئیسراحەت بووین. شپڕێوی، سەرلێشێواوی و بێبەرنامەیی بەرپرسانی ناوچەی بۆکان لە لایەک و گۆڕینی تاکتیکی نیزامی دوژمن لە لایەکی دی، لەو ڕۆژەدا بوون بە هۆی ئاڵۆزی و لێکدابڕانی هێزەکانمان و پاشەکشەیەکی ڕەمەکی و هەرچی و پەرچی دەستەکەی یونس لە نێو باخە ترێ و ئێمەیش لەسەر تەپۆڵکەی بەر ماڵان کراینە ئامانج و بەر تۆپ و هاوەن و قەناس دراین کۆپتەر لە سەرمان و نەفەربەر و تانک بەرەو ڕوومان و بەرەو دێ دەهاتن بە سەدان گول لە تۆپ و هاوەن ئەو ئێوارەیە دەیان جار بەرەو لێواری مەرگیان بردین و دیسان هەڵستاینەوە تەنیا مرازمان کێشانی باڵی تاریکی بوو نازانم بۆچی لەگەڵ ئەوەی پایز بوو ڕۆژ وا درێژ بوو بووەوە و خۆر بەرەو شاخە دوورەکان هەڵنەدەکشا، ماڵاوایی لە ڕووناکی نەدەکرد و بۆ شەوی جێنەدەهێشت. بەرەو ئێوارە بە ڕووکاری جادە دوو تانک بەرەو ڕوومان ڕوو لە تەپۆڵکەکەی ئێمە هاتن، تەنیا چەند مەتریان مابوو بێنە سەرمان، دوو گوللەی ئاڕ بی جی بەرەو ڕوویان کرایەوە و یەکسەر سوکانیان بادایەوە و لێمان دوورکەوتنەوە. لە دوورەوە بەناو شێوردەکەی نێوان شێخلەر و ئاختەتەر چەند پێشمەرگە لێمان نزیک دەبوونەوە و دەهاتن بەرەو ئێمە، کاک مینەی حیسامی و کاک حەمەی سوڵتانیان لەگەڵدا بوو، هاتنی ئەوان بوو بە پاڵپشت و بەرزی ورەمان. پاسدار و ئەرتەش وردە وردە لە یەک دوو شوێن خۆیان قایم کرد و گەڕانەوە بەرەو شار. ئێمەیش هاتینەوە بۆ ناودێ و لەگەڵ دەستەکەی یونسدا کە سەرتاسەری ئەم دوانیوەڕۆیە لە دوورەوە بۆ یەکمان دەڕوانی و ڕۆح لەسەر کونەلووتمان بوو، یەکترمان لە باوەش گرت. وتیان سەعدون لە فەقەراتی کەوتووە و سەعید دۆشکە لە لایەکی ڕوومەتی داوە و لە لایەکی دیکەوە دەرچووە و هەردوو لە خەستەخانەی کۆمەڵە لە عیلم ئابادن بۆن و برین دوای نزیکەی بیست ڕۆژ بۆکان بەبێ بەرگری و شەڕی ناوشار لە ڕۆژی یازدەی ڕەزبەری ساڵی 1360 بەرامبەر بە سیدەی 1970دا گیرایەوە و ئێمەیش بە زیانی دوو بریندارەوە گەڕاینەوە ناوچەی مەهاباد لە حاجی عەلی کەند سەعدون، نزیک بە چوار مانگ لەسەر پشت بەبێ جووڵە لەسەر تەختی خەستەخانە کەوت، بەهۆی نەجوڵاندن و هەڵگێڕ و وەرگێڕ نەکردنی تووشی برینی سەرجێیی بوو، لەو ماوەیەدا یەک دوو جار لەگەڵ پێشمەرگەکانی دەستەکەی خۆماندا چووینە سەردانی، هەموو پشتوڕانی برینی گەورەی تێکەوتبوو، بۆنی گرتبوو. لە بەژن بەرەو خوارەوە جوڵەی نەمابوو. بەداخەوە ئەو مێردمنداڵە جوان و ناکامە سەعدون عەزیزی لە یەکەم و ئاخر شەڕی ژیانیدا و لە بیست و هەشت ی بەفرانباری هەزار و سێ سەد و شەست بەرامبەر بە هەژدە ی یەکی هەزار و نۆ سەد و هەشتا و دوو دا شەهید بوو. سەعاتی سفر. ئاخری پایز و هەوەڵی زستانی ساڵی هەزار و سێ سەد و شەست و ئاخر ڕۆژەکانی ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و یەک دوو دەستە لە پێشمەرگەکانی ناوچەی مەهاباد نێردراین بۆ ناوچەی سەقز لە تورجان قەراری شەڕێکی گەورەی ناو شاریان دابوو زیاتر لە شەست حەفتا پێشمەرگەی مەهاباد و سەقز دەبوو بە شەو بچینە ناو شار و خۆمان مات بکەین تا ڕۆژی دواتر سەعات سێی دوانیوەڕۆ ئەوجار لە حەشارگەکانمان بێینە دەر و بە گورجی و لەناکاو دەست بوەشێنین لە پاسدارەکانی ناوشار. بەهۆی کۆمەڵێک گرفتی جوگرافی و مەودای دووری دێهاتی ژێر کۆنتڕۆڵی پێشمەرگە لەگەڵ ناوشاری سەقز، دەبوو لە تورجانەوە بە پێ بڕۆین بۆ ناوشار. ئەمە دەبوو بەهۆی ماندووبوونی زۆری پێشمەرگە، بەتایبەت بەشێکی زۆری مەسیرەکە دەبوو بە تاریکی ببڕین، ڕێمان گرت و هەرچۆنێک بێت بە هیلاکی و شڕی گەیشتینە ناو شار و حەشارگەکانمان. دەستەکەی ئێمە بەهۆی نەشارەزاییمان لە ناو شاردا دەستەیەکی سەقزیشمان لەگەڵدا بوو. بۆ ماوەی زیاتر لە دوازدە سەعات بە سی پێشمەرگەوە لە حەشارگەیەکی زۆر تەنگ و بچووک ماینەوە. کاک هێرش عەلیزادە یەک لە مەسئول پەلەکانی سەقز و کاک جەعفەر ئەمینزادە ناسراو بە جەعفەرە سوور وەک فەرماندە لەگەڵ ئێمەدا بوون سەعاتەکان سفر کران و کات دیاری کرا هەر دەستەیە لە شوێنی خۆی دەرکەوێت و شەڕ دەست پێ بکەین ئێمە لە ناو بازاری سەقز نزیک بووین و دەبوو هەر کە خۆمان ئاشکرا دەکەین دوو پێشمەرگە بچن بۆ دوکانی جاشێکی سەقزی واتە حاجی سمایلی گاخۆر و هەر لەسەر دوکانەکەی خۆی بە سزای ناپاکی بگەێنن ئەو چەند سەعاتە لە ناو حەشارگەکەمان بە ساڵ دەگوزەرا هەموو ماندوو بووین و تەنگاو بۆ کاری سەراو ئێمە تایبەتی نیگەران بووین بەهۆی نەشارەزایی لە کوچە و کۆڵانەکانی ناوشار دوو کوڕی پێشکەشی دایکی نیشتیمان کرد سەری سعاتی دیاریکراو هەموو لە کۆڵان و جادەکان سەنگەرمان گرت چەند پێشمەرگەیەک لە ناو بازاڕ و دوکانەکەی خۆیدا پەلاماری حاجیاندا و یەکسەر کوشتیان بەهۆی ئەوەی دەمانچەی دەرهێنابوو تەقە لەو پێشمەرگەیە بکات کە حەولی دابوو بە دیل بیگرێت. شەڕێکی کۆڵان بە کۆڵان و زۆر خوێناوی هەڵگیرسا. بە دەیان پاسدار لە ناو شاردا دووکان بە دووکان شەڕیان کرد. بە دەیان کەلاک کەوتن و دەیان دیل و تفەنگ و تفاقی جەنگی بە دەست کەوت گیران خالید مینەپوور پێشمەرگەی دەستەکەی ئێمە لە ناو شاردا شەهید بوو ڕەحیم بلووری بریندار بوو وەک لە بیرم بێ یەکی تریشمان بریندار یان شەهید بوو شەوێکی ڕەش بە زیاتر لە چل دیل و دەستکەوتی زۆر دوو بریندار و شەهیدێکی بە شاخی وەنەوشەدا لە شار دوورکەوتینەوە و ڕوومان لە تورجان کردەوە مەقەڕی کۆمیتەی ناوچەی سەقزی لێبوو دکتۆر خالید شەفیعی برای دکتۆر جەعفەر وەک یارمەتیدەری پزیشکی لەگەڵماندا بوو. بە ڕێگەوە سێرۆمی بۆ ڕەحیم گرتبوو، بە چوار پێشمەرگەیش هەڵیانگرتبوو. دوای ماوەیەک ڕێبڕین، بەداخەوە شەوی سی مانگی سەرماوەز لە بیست و یەک ی دوازدە هەزار و نۆ سەد و هەشتا و یەک لە نێوان شاخ و کێوەکانی سەقز و تڕجاندا ڕەحیم شەهید بوو. کاتی هاتنمان عەینی ڕۆژ دایکی ڕەحیم لە سابڵاغەوە هاتبوو بۆ لای و کۆمەڵێک شیرینی و خواردنی بۆ هێنابوو. کە خۆی داوای کردبوو. ڕەحیم پێی دەڵێ کارێکی بچووکمان هەیە، زوو دەگەڕێمەوە و دواتر دەیانخۆین. ئێمە کە گەڕاینەوە ناوچەی مەهاباد، ڕەحیممان بە شەهیدکراوی خستە باوەشی دایکی و ئەو دایکە جەرگ بڕاوە کە کەریمی کوڕیشی شەش مانگ پێشتر واتە لە بیست و پێنجی شەشی هەزار و نۆ سەد و هەشتا و یەک بە دەستی جەلادانی کۆماری ئیسلامی ئیعدام کرابوو، ڕەحیمیشی بە دەستی خۆی لە حاجیاڵی کەند ناشت و دوو کوڕی پێشکەشی دایکی نیشتیمان کرد پێشمەرگەی دیموکرات مەعاشیشی هەیە لە کۆنفرانسی دوای کۆنگرەی دوو باسی پەیوەندی دیبلۆماسی و عیلاقاتی دەوڵەتانیان کردبوو ئێمە نەمانزانی بوو گۆیا باسی پەیوەندی لەگەڵ عێراقدا کرابوو کە حەرام نییە و پرس بە مام جەلال کراوە و ئەویش زۆری پێ باش بووە من و یونس پاڵەوانی و بەهمن و چەند کەسی تریان بان کردین بۆ ناوچە و گوتیان بچنە ناوەندی کاریان پێتانە چەند ڕۆژێک لە ئاشی گوڵان بە تاڵ و بێکار دەمان خوارد و دەنووسین کوڕگەلی وەک ئێمەی دیکەیشی لە زۆربەی ناوچەکان لێبوو زۆربەیان مەسئولی نیزامی و ئەندام و بەر ئەندام بوون هەموو لێکمان دەپرسی بۆ لێرەین کەس هیچی نەدەزانی و وەڵامی نەدەدایەوە، هەر دەیانگوت لێرە بن کارمان پێتانە. بەیانییەک کۆیان کردینەوە و کاک شعیب و کاک عەبدوڵڵا هاتن و گوتیان کۆبوونەوەیە. چەند ڕۆژ لەسەر یەک باسی تیۆری و ئەزموونی وڵاتان و دواتر پێداویستی شۆڕشەکان، بێ پارەیی، بێ چەک و بێ ئەرزاقی، هەمووی باس دەکرا. قۆستنەوەی دژایەتی خۆبەخۆی دوو دەوڵەتی بۆرژوازی بۆ بەرژەوەندی شۆڕش و پڕۆلیتاریا دوژمنی دوژمنم دەکرێت دۆستم بێت و دەیان باس و تیۆری لینین و ئەدەبیاتی کۆمۆنیستی ڕۆژانە شڕۆڤە دەکران. گوتیان ئەگەر بە تێروپڕی چەک و ئەرزاق هەبێ سەدان پێشمەرگە دێنە ناو ڕیزی خەباتەوە. بریندارەکان لە بێدکتۆری شەید نەدەبوون و کرا باوڕێ هەبوایە ناردبامانن بۆ دەرەوە. زۆربەیان ڕزگاریان دەبوو، تەنانەت پێشمەرگەی دیموکرات مەعاشیشی هەیە، چەند ڕۆژ لە دوای یەک لەو قسانە کران، وردە وردە هەموو ماندوو دەبووین. بەیانیەکی کاک شوعەیب قسەی بۆ دەکردین، هەستام گوتم گەر بە تەمان هەڵمانسەنگێنن و بزانن ئێمە لەسەر پەیوەندیی بە دەوڵەتی عێراقەوە چی دەڵێین، ئێمە هەموو پێمان باشە و ئامادەین و لە بنی کوولەکەکەمدا و گوتم دوژمنایەتی دوو بۆرژوازی هەر ئێران و عێراقە و مەبەست ئەوەیە ئیستیفادە لە دەوڵەتی عێراق بکەین و پەیوەندی پێوە بگرین بوو بە فرق و پێکەنین و شتەکەمان ئاشکرا کرد ئەوە چەند ڕۆژە ئامادە سازیمان بۆ دەکەن پێمان بڵێن ئێمە دەچین بۆ سەرەتای تاقیکردنەوەی پەیوەندی لەگەڵ عێراقدا ئیتر هەموو هاتنە قسە و بابەتی گرنگ و سەرەکی ئەوە بوو دەبێت تا دڵنیایی لە پێکگەیشتنی هەردوولا واتە دەوڵەتی عێراق و کۆمەڵە ئەم شتە زۆر بە نهێنی بمێنێتەوە و هەر بۆیەیش ئێمە دەست نیشان کراوین چونکە متمانەیان بە ئێمەیە کۆمەڵە زۆری بەلاوە گرنگ بوو گەر سەری نەگرت کەس نەزانێت حولێکی وادراوە ئێمەیش هەر هەموو پێمان لەسەر ئەوە داگرت و قسەمان زۆر کرد لەوەی پێشمەرگەمان چەک کردووە لەبەر ئەوەی فیشەکی زۆر تەقاندووە پێشمەرگەی چاکمان چووەتەوە ماڵ بە هۆکاری ئەوەی ژن و منداڵی هەیە و کەس نییە بیانشێنێت پێشمەرگەمان زۆرە دایک و باوکی فەقیر و هەژارن لە جەولەکان لەبەر دووکانی گوندەکان دوو تمەنی پێنیە نۆشابەیەک بکڕێت و سەدان شتی دیمان باس کرد بۆ دروستی سیاسەتی پەیوەندی لەگەڵ وڵاتی دراوسێ و دوژمنی ئێران واتە عێراق کراین بە دوو دەستەی پێشمەرگە بەرپرسی یەکیان یونس و ئەوەی دی من بووم وەستا عەوڵای ڕەبەت واتە خالید فەرهاد زادە کرا بە بەرپرسی هەردوو مەفرەزە و کۆمیتەیەکی سێ کەسیش لە هەرسێکمان دروست کرا هەمومان خاوەنی کڵاشینکۆفی مزەلی و زۆر پۆشتە بووین سیمرغێک و لەندڕۆڤێرێکیشیان پێداین گوتیان بڕۆن لە بێژوێی ئالان مەقەڕ بکەنەوە و جەولە بکەن لە ناوچەکانی سەردەشت و بانە و ڕەبەت و باسی هیچ مەکەن و گەرگوتیان چ دەکەن بڵێن پێشمەرگەی ناوەندین و ئێمەیش هەمووان ئاگادار دەکەین لە هەموو ناوچەکان چیتان پێویست بوو بۆتانی دەستەبەر بکەن خۆتان لە کێشە لەگەڵ حیزبی دیموکراتدا بپارێزن و بە هیچ کلۆجێک نابێت ئاڵۆزی دروست بێت بەتایبەت لە ئالان کە دەبێتە سەر ڕێی هاتوچۆمان خانەی معینی شەهید نەدەبوو ئەوەی بزانێت ئالان و بێژوێ کوێیە ناوی محەممەد مەلاعەلی بیستووە کاک محەممەد خەڵکی بێژوێ لە کەسایەتیە ناسراوەکانی ئالان و سەردەشت بوو کوردێکی مخلیس و هەر لە کۆنەوە جێباوەڕی پێشمەرگە و سەرکردەکانی کورد بووە بە وڵاخداریەوە خەریک بوو شەو و ڕۆژ بە خۆی و خێزان و کوڕان و وڵاخەکانیەوە لە خزمەت شۆڕش و پێشمەرگەدا بوون ئەو زۆرتر و پێش ئێمە دۆست و ناسیاوی مامجلال بوو هەر لە دەستپێکی شۆڕشی نوێوە لە 1970دا بە هەموو تواناوە یارمەتی شۆڕش و یەکێتی دابوو بەهۆی مامجلالەوە سەرانی کۆمەڵەی ئێرانیش دەیانناسی. لە هەزار و نۆ سەد و حەفتا و هەشت دا کادرانی کۆمەڵە بە ڕێگە و یارمەتی ئەو لە بێژوێوە ڕەوانەی قەندیل کرابوون، وەک، دکتۆر جەعفەر شەفیعی، ساعید وەتەندۆست و حەمە سوور. خۆ ئەگەر کاک خانەی معینیش لە هەزار و نۆ سەد و حەفتا و هەشت دا ڕێگەیان نەگۆڕیبا و هەر بە لای کاک محەممەددا و لە بێژوێوە چووبا بۆ لای یەکێتی، ئەوە ئەو چارەنووسەی نەدەبوو. کە لە دەی دڕی بە دەستی جاش و بەعسی عێراق شەهید ببێت. شۆڕکردنەوەی غەبغەبە. گەیشتینە بێژوێ. کۆمەڵەی ناوچەی بانە و سەردەشت لە ناودێ مەقەڕێکی گەورە و خۆشیان هەبوو. لەو مەقەڕانە بوو کۆمەڵە کردبوویەوە بۆ ڕۆژی مەبادا تەنیا دوو پێشمەرگەی لێبوو. خەڵکی ئالان بوون و عەبدوڵای ئێقدامی خەڵکی بانە لە چریکی فیداییەوە بووبوو بە کۆمەڵە، بەنێو کردبوویانە بەرپرسی ئەم مقەڕە، نەدەبوو لەلای ئەو باسی هیچ بکەین، گوتمان بۆ جەولە و کاروباری ناوەندی ماوەیەک لێرە دەبین و جەولە دەکەین، زۆری حەول دا بزانێت کێین و بۆ هاتووین، فایدەی نەبوو، کاک عەبدوڵا مرۆڤێکی خۆبەزلزان و خۆی بە سەرکردە دەزانی، ئەمری بەسەر خەڵک و پێشمەرگەدا دەکرد، لەناو چریکەکانیش هەر بەرپرس بوو، چریکە فیداییەکان چەند ڕۆژ پێش خۆ تەسلیمکردنیان بە حکومەتی ئێران حامد بەگی جوانڕۆ کە لەلایان ئەسیر بوو تەسلیمی عەبدوڵای دەکەن و خۆی لێ ڕزگار دەکەن. ئەو کات عەبدوڵڵا بەرپرسی چریکەکان دەبێت لە بانە و ئیتر هەموو دەزانن حامید بەگ زۆر بە گومناوی و بێکەسی لە بانە بە دەستی چریکەکان کوژرا عەبدوڵڵا پێی وابوو بێتە ناو کۆمەڵە یەکسەر دەبێتە سەرکردایەتی کۆمەڵە لە بێژوەی دانابوو بە ڕواڵەتیش مەسئول بوو بەوە ڕازی کردبوو ئەویش بە ڕۆژ ئەم دوو پێشمەرگەی بە دوای خۆیدا دەگێڕا بۆ بەر مزگەوت و چایخانە و کەبابخانەکەی ناو گوند و دەمانچەی دەبەست و غەبغەبەی شۆڕ دەکردەوە بە دەنگی بەرز لەگەڵ خەڵکدا قسەی دەکرد و ئەمر و نەهی دەکرد لە دنیا و خەیاڵی خۆیدا یەک لە سەرکردە گەورە و بەناو و دەنگەکانی کورد و ئێران بوو ئێمە هیچمان نەمان دەناسی و ئەویش هەر نەی دەزانی ئێمە کین وەستا عەوڵا ناسراو بوو لە ئالان و لە ناو کۆمەڵیش عەبدوڵڵا دەیناسی و دەیزانی مەسئول و ئەندامی کۆمەڵەیە بۆیە دەیزانی و گومانی نەبوو ئێمە بۆ کارێکی گرنگ هاتووین و زۆری بەلاوە گرنگ بوو سەر لە هەموو شت دەربێنێت زۆری بۆ گران بوو لە ناو دێو خەڵک بێ ئاگایی خۆی دەربڕێت لەمەڕ ئێمە خەڵک لەبەر ناکۆکیەکانی دیموکرات و کۆمەڵە پێیان وابوو ئێمە هاتوین بۆ بەهێزکردنی مەقەڕی ئالان و هەموو ئەم مزەلی لە شانانە لە ژێر فەرمانی عەبدوڵڵاداین و ئەویش بە ئێمەوە فیزی دەفرۆشت نە تەنیا نەیدەگوت ئەوانە عەلاقەیان بە منەوە نیە، بەڵکو ئێمەی بە پێشمەرگەی خۆی دەناساند و ئیتر لە دەسەڵاتداری بەسەر دوو پێشمەرگەی هەواداری ناودێوە بووبوو بە خاوەن پێشمەرگە و ئامر هێز. کاک محەمەد مەلا عەلی باوەڕپێکراوی ناوەندی کۆمەڵە بوو. دەبوو ئەو بە کارەکەمان بزانێت و بەبێ یارمەتی ئەو هاتوچۆمان بۆ عێراق بۆ نەدەکرا. سێقۆڵی لەگەڵ وەستا عەوڵا یونسدا چووین بۆ لای و وەستا عەوڵا ئێمەی پێناساند و کارەکەمانی بۆ باس کرد. بڕیاردرا جارێ بۆ حەواندنەوەی پێشمەرگەکان هەر لە مەقەڕی بێژوێ بین و حەول بدەین لەگەڵ عەبدوڵڵادا بسازین، کێشەی لەگەڵدا دروست نەکەین و خۆمان بە خوێندنەوە و کۆبوونەوەوە مژۆڵ بکەین هەتاکو لە سلێمانیەوە خەبەر دەگات مامۆستا مەلا ساڵحی نەغەدە خۆی لێ دەرچێت بە کوڕان و کچانیەوە هەر هەموو کۆمەڵە بوون و یەک لە کوڕەکانی محسین ئەندامی سەرکردایەتی و لە کۆنەوە کۆمەڵە بوو جەمیلەی کچیشی هاوسەری عمەری ئیلخانی زادەی ئەندامی سەرکردایەتی کۆمەڵە بوو دوای هێرشی خومینی بۆ سەر کوردستان وەک پەنابەر و کەسایەتێکی ئاینی کورد لە عێراق پەنابەری وەرگرتبوو لە سلێمانی دانیشتبوو. کۆمەڵە لە ڕێگەی مەلا ساڵحەوە چرای سەوزی لەلایەن حکومەتی عێراقەوە هەر لە سەردەمی کۆنگرەی دووەوە بۆ هەڵکرابوو، بۆیە ئێمەیش هاتبووین تا ئیشەکە بە ئەنجام بگەیەنین. بۆ ئێمە بێژوێ دێیەکی زۆر خۆش بوو. ڕۆژانە لە ناو مزگەوت و دوکانەکان خەڵکی زۆرمان ڕێگوزەر دەدیت، بەتایبەت پێشمەرگەکانی یەکێتی. چایخانە و کەبابخانەکەی جێی میوان و ڕێبواران بوو. دانیشتنی زۆر خۆش و پڕ لە خەبەر و باس بوو. خەبەرمان بۆ هات بچین بۆ ئەودیو. لە ڕەبایەی قوڕین تێنان پێش ماوەت دەبوو چاومان بە یەک دوو کاربەدەستی حکومەتی عێراق بکەوێت. لە خوارەوەی بێژوێ ئەو شوێنەی دوو شاخەی زێی بچووک تێکەڵ دەبنەوە دوو ئاویان پێ دەگوت. شوێنی پەڕینەوەی وڵاخداران بوو. مۆسیقایەکی بە خۆف. زستانێکی تۆف و وەیشومە بوو بەیانی زوو شەوەکی زۆر بە ئەسپایی و بێدەنگی لەگەڵ کاک محەممەدی مەلا عەلیدا بێژوێمان جێهێشت و ڕوومان کردە سەرچەم کاک محەممەد ئەسپێکی گورجوگۆڵی ئامادە کردبوو کەرەستەی ڕێ و خواردنی لێ نابوو بە مشەما و خێمەی سەرزیندا پۆشرا و بۆ مەلەکردن تیار کرابوو بەبێ هەست و ئارامی گەیشتینە سەردوو ئاوان گرفە و هاژەی تێکەڵبوونی ئەو دوو چەمە بەم بەیانە شەوەکیە زووە پشمینی جاروباری ئەسپ و بەریەککەوتنی تاقم و تفەنگی پێشمەرگەکان مۆسیقایەکی بەخۆف و پڕ لە هەیبەتی بەگوێ دەگەیاندین ئەم خرۆشانە و بینینی سیم و حەبلی ئەمبەر و ئەوبەری چەمەکە بەسەر ئەم ئاوە لێڵ و سامناک و گرژ و تووڕەیەدا هەر هەموو بەیەکەوە تابلۆیەکیان نەخشاندبوو پڕ لە بۆنی مەرگ، تێکەڵ بە ئامانجی شۆڕشگێڕی ئێمەی لاوی گیان لەسەر دەست. یەکەم جارم بوو پەڕینەوە لە چەم بە تەناف و سیم ببینم و تاقیشی بکەمەوە، لەگەڵ ترسێکی لەڕادەبەدەر لەلایەک غرور و شانازی و بیرخەرەوەی فلیمی پارتیزانەکانی شۆڕشەکانی چین و یوگزلافی و زۆربەی نەتەوە بندەستەکانی هەموو جیهان لە دەیەکانی پێشوو، لەلایەکی ترەوە لە پێش چاو و خەیاڵدانم ئاوێتەی یەک دەبوون. چیمان لەوان کەمترە؟ دەموچاوی ڕەشداگەڕاوی بە جامانە داپۆشراو، پووزەوانەی تا ژێر ئەژنۆ هەڵکشاو، برۆ و سمێڵی لە سەرما بەست و شەش مەخزەن و مزەلی لەشان، ڕێک ئەو پارتیزانانە بوون پێشتر لە کتێب و نامیلکەی شۆڕشەکانی گەلانی بندەست لە جیهان، ئارەزوو و حەسرەتی بینینیان خولیای کات و ساتەکانمان بوون. جێی خۆی بوو بە سەری بەرز و پڕ لە هەست و لە خۆڕا پەرموون بپرسین ئێمە پێشمەرگەی کوردستان چیمان لە پارتیزانەکانی ماو، تیتۆ، گیڤارا، هۆشیمینە و هەر هەموو شۆڕشگێڕانی جیهان کەمترە؟ دەبوو پێش ڕووناکی یەک یەک بە کەڵەس و پشتێندەکانمان بە خۆ هەڵەواسین خۆ بدەینە بەر قەزا و قەدەر و بە چاوتروکاندنێک هەر وەک دەرچوونی فیشەک لە تفەنگ خۆ بە گاشە بەردی ئەو بەری چەمدا بدەین. ئەو ڕۆژە زیاتر لە پازدە پێشمەرگە دەبووین. بە ڕیز لەو دیوی سنووری دەست کردەوە لێوار و لێواری چەم بە خاکی محەڕەمە و سووتاوی وڵاتی کوردەواری و داگیرکراوی بێگانە ڕەچەی بەفرێکی تا ئەژنۆمان دەشکاند و دەچووین بەرەو بارەگای داگیرکەر بۆ بەهاناهاتن و یارمەتیدانمان لە چنگی داگیرکەرێکی دیکەی نیشتیمانەکەمان. ئەڵقەی بیستی بیرەوەریەکانی عەلی کەریمیتان پێشکەش کرا. خوێندنەوە و پێشکەشکردنی ڕیاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حزور. تا ئەڵقەیەکی دیکە بەخوای گەورە مێرەبانتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ.